ئەگەر بێین بیرکەینەوە کێ تیرۆرستی دروست کرد کێ لە پشت تیرۆرستانە واللهی واللهی والله کفر و غەرب و ملحیدەکان لە پشت تیرۆرستەکانن ئەوانە لە پشتیانن ئەوانن کە چۆن چەک و تەقەمەنی دەداتە پێشمەرگە ئێمە لەو لاشەوە دەیداتە ئەوانی تر ئێدەنا خۆ مەسنعیان نییە برا مەعمەلیان نییە ئەو هەموو جۆرە ئەسلحە و چەک و تەقەمەنیان لەکوێ بوو کێ دەیانداتێ لەو لاوە دەچێ بۆ ئەوانیشی دادەبەسێنێ ڕێگەیان پێدەدا لە هەموو دەوڵەتەکانی دنیادا، لە ئەمریکا، لە بەریتانیا، لە فەڕەنسا، لە ڕووسیا، لە سین، لە یابان، دەی تۆ ڕیشداری دەتەوێ بچیت بۆ جیهاد بڕۆ، ڕێگای بۆ خۆش دەکرێ، بۆ کارئاسانی بۆ دەکرێ تا دەینێرن لێرە ماڵی ئێمەی موسڵمان کاول کرا. خۆیان لە پشت ئەو بەزمەن. خۆیان دەڵێن ئێمە قاعیدەمان دروست کرد لە ئەفغانستان. ئەمریکا خۆی وا دەڵێت، خۆی ئیعتراف دەکات. لەو لاشەوە دێ بەن خۆیان دروستی دەکەن، ئەوجا ئێمەی ئومەتی ئیسلامی هەمووی پێ تاوانبار دەکەن، ئیسلام تیرۆرستیە، ئیسلام ئیڕهابە. ئیسلام دژی ئیڕهابە. ئیسلام دژی تیرۆرستیە. بەڵام موسوڵمان بوون تیرۆرستێتی نیە. بۆیە براکانم ئەو وەسائیلی مولحیدانە کارمان تێنەکا و ئیمانمان نەلەقێنێت.